ئەڵقەی چواردەهەم. ڕۆژی یەکشەمە بوو هەموو شارەکە بەرگی خۆشی و شادی بەبەردا کرابوو دنیا کەوتبووە جۆش و خرۆش شەوی یەکشەمە بەرنامەمان نەبوو بۆیە دەمانتوانی بچین بۆ شانەی فۆڵی بێرژێ باوەڕ ناکەم لەو کاتەیا هیچ شانۆیەک ئەوەندە جوان و ڕێک و پێک و بە تەنتەنە بووبێ و ئەوەندە ئاوێنە بەند و چراخان و چل چرای پێوە بووبێ. لەوانە بوو هەموو دنیا لە هۆڵە گەورە پڕ فەرش کراوەکانیدا جێی ببێتەوە. شازادەی هیندی بە خۆیان و مێزەری پەمەیی و گەوهەر و زێڕ و زیویانەوە، ئەفسەری تورک بە خۆ و خوودەی پەڕداریانەوە لە باڕەکانا، ئارەقیان هەڵدەقوڕان. لە حەوشەکەی دەرەوەدا باندی مۆسیقا ئاوازی خۆشیان لێ دەدا و ئافرەتان بە شانی ڕوو تەوەک و تاوس و قومری هاتوچۆیان ئەکرد. فۆلیبێرژێ زمانزانی تایبەتیی خۆی هەبوو کە بەو ناوەدا دەسوڕانەوە و بە تەپلەکانیانەوە وشەی، وەرگێڕ نووسرابوو. یەکێکیان کە چەند زمانی بە باشی دەزانی بوو بە برادەرم. پاش نمایش، دەستێ جلی تایبەتیی ئێوارانم هەبوو، لەبەرم دەکرد و لەگەڵ ئەو خەڵکەی کە خەریکی پیاسەکردن و گەڕان بوون تێکەڵاو دەبووم. جارێکیان. لە ناکاودا پەرییەکی دڵڕفێنی گەردن کێل بەلامدا تێپەڕی کرد و دڵمی داخورپاند. هەتا بڵێی جوان بوو. دەستێ جلی قەستۆری ڕەشی لەبەردا بوو جووتێک دەستکێشی سپی لە دەستدا. هەر کە بەرەو ژووری خۆگۆڕین لە شانۆکەدا سەرکەوت، تاکێکی لە دەستکێشەکەی بە ئەنقەست بەردایەوە و منیش یەکسەر بێ یەک و دوو سێ کردن هەڵم گرتەوە و دامەوە دەستی. زەردەخەنەیەکی کرد و وتی. زۆر سوپاس. خۆزگە جارێکی تر لە دەستێ بەربوایەتەوە. بەڵێ؟ بۆم دەرکەوت. کە لە ئینگلیزی تەقەی سەری دێت. ئێ منیش لە فەرەنسییە هەروەها. بۆیە یەکسەر هانام بردە بەر وەرگێڕەکەم. چاوەکەم. چاوم بە دڵبەرێکی پەری ئاسا کەوت. بەڵام. بەڵام. سەرێکی بێ موبالاتانەی ڕاوەشاند و وتی. لە لویسێک زیاتر نییە. کابرای وەرگێڕ هەندێ قسەی فەڕەنسی لە سەر پارچە کاغەزێک بۆ نیسی بووم کە بەلامەوە لە شوێنی خۆیدا پێویست بوون کابرا کەوتە بەینمان تا ڕێکی خستین هاتەوە لام و وتی هەموو شتێ تەواو بەڵام دەبێ سەرە ڕای یەک لویسەکە کرێ عەرەبانەی ئەم سەر و ئەو سەر تا ماڵەکەی بدەی هەڵوێستەیەکم کردوین جەوتم بۆ ماڵی لە کوێ وەرگێڕەکە وتی لە دەفەنکی بەولاوە تێناچێ دەفانک، دەفانک مانای ماڵوێران کردن بوو. بە گاڵتە وتم، ئەی باشە بە پێ دەرناچێ سەرتان نەیەشێن. بە یارمەتی کابرای وەرگێڕ عەرەبانەیەکمان گرت و من و ئەو پێکەوە سوار بووین. لە ڕێگا ویستم یەک دوو قسە بکەم، کاغەزەکەم دەرکرد و سەیرێکم کرد و ئەم وشەیەم کەوتە بەرچاو، ژوێڤوئەدۆل، واتە دەتپەرستم. یەکسەر ڕووم تێکرد و وتم ژوێ وو ئەدۆر. زەردەخەنەیەکی شیرینی کرد و نازانم چەند وشەیەکی شەل و شەکوتی ئینگلیزی لە کوێ هێنا کە لێیان تێگەیشتم دەڵێ. تۆ فەرەنسییەکی باش دەبێژی. سەیرێکی کاغەزەکەم کردەوە و بە سۆزەوە وتم. لە هەوەڵ دیدارەوە شێت و شەیدات کردم. پێکەنیو فەڕەنسیەکەی بۆ ڕاست کردمەوە ئینجا سەیرێکی سەعاتەکەی کرد سەعاتەکەی وەستا بوو سەیرێکی کردم سیاری کاتی لێکردم و بە هەر جۆرێک بوو لێی تێگەیشتم کە لە سەعات دوانزەدا وادەیەکی یەکجار گرنگی هەیە بە شەرمەوە بە ئینگلیزی وتم خۆ ئەم ئێوارەیە نییە بە فەڕەنسی وەڵامی دایەوە ویسی سوار واتە با ئەم ئێوارەیە با. ئینجا دەستی کردە بیانوو گرتن و لێی تێگەیشتم ناچار عەرەبانەکەم ڕاوەستان و وتم بەداخەوە وابزانم چاکتر وایە عەرەبانەکە ڕاگرین شانی کێڵتەکان واتە کەیفی خۆتە هیچم بۆ نەمایەوە ئەوە نەبێ پارەی گەڕاندنەوەی بۆ فۆڵی بێرژێ بدەمە کابرای عەرەبان چی و خۆم دابەزم و هۆرد هۆرد بە پێ بگەڕێمەوە. بە لەوەی بچم بۆ پاریس بیستبووم کە تاقمەکەی هێتی لە فۆڵی بێرژێ خەریکی نومایشە. بۆیە لە دڵی خۆما بڕیارم دابوو کە لەوێ هەوڵی چاوپێکەوتنی بدەم. ئەو شەوەی گەیشتین چوومە لای بەڕێوەبەرایەتی و پرسیارم لەبارەیەوە کرد، بەڵام بالریستێک پێی وتم کە تاخمەکەیان هەفتەیەک لەوە بەر چووبوو بۆ مۆسکۆ. لە کاتێکا کە لەگەڵ کچۆڵەکەدا خەریکی قسەکردن بووم، دەنگێکی گڕ هاواری کرد. خێرا وەرە بۆ ئێرە! چۆن لەگەڵ بێگانە دادوێی؟ زانیم کە ئەمە دایکی کچەکەی و زۆرم هەوڵا کە تێی بگەیەنم کە هیچ مەبەستێکم نییە پرسیارێ نەبێ لەبارەی دۆستێکمەوە، کەچی ژنە هەر سەیریشی نەکردم و ڕووی کردەوە کچەکەی و وتی. فەقەت چییە بەسەرە و کابرایەوە وەرە سەرەوە خێرا دەی وەرە زۆرم ڕق لەم کردەوەی هەڵسا کەچی لە پاشاوا ڕێکە و ببم بە برادە لەگەڵیاندا ئەوان پێکەوە لە هەمان ئوتێل دەژیان کە منی لێبووم و هەردوو کچەکە لە بالەی فۆلی بێرژێ کاریان دەکرد بچکۆلەکەیان سیانزە ساڵان بوو هەتا بڵێی جوان بوو بەڵام گەورەکەیان کە پەنزە ساڵان بوو نە دیمەنی هەبوو، نە ڕەزا سووکی. دایکەکەشیان ژنێکی سەرەی چل ساڵە بوو، سنگ و بەرۆکێکی باشی هەبوو، لە لەشدا پڕ و تێکسەمراو بوو. مێردەکەی کابرایەکی سکۆچ بوو کە لە ئینگلتەرە دەژیا. پاش ئەوەی بەرنامەمان لە فۆڵی بێرژێن وان هاتە لامەوە و تەوازۆی خواستەوە و ئەمە بوو بە سەرەتای برادەرییەکی یەکجار گیانی بە گیانی، تا جارێکیان ژنە پەردەی شەرمی لێ دڕی و نیەتی خراپی خۆی دەرخست. بەڵام کە من هیچ هەستێکی ئەوتۆم دەرنەبڕی، دەستی لێم بەردایە و کشایەوە دواوە. بەڵام برادەرییەکەمان بەمە نەساردبۆوە و نەپچڕا. هەموو شەوێک پاش بەرنامە بانگی دەکردم بۆ ژوورەکەی خۆیان و لەوێ تا درەنگانێک بە چای خواردنەوە و قسەکردنەوە ڕاماندەبوارد. بەدەم ژوورەکەیانەوە ژوورێکی بچووک هەبوو، کچە گەورەکەی لەوێ دەخەوت، شەوێکیان پاش ئەوەی کات گەیشتە ماڵ خەوتنان، خواحافیزیم کرد کە بڕۆم و بەلای کچەکەیا تێپەڕیم، بینیم بە پەنجە ئیشارەتێکی بۆ کردم کە بچم بۆ لای، کە لێی نزیک بوومەوە چرپانی بە گوێما وتی. دەرگاکەت بە کراوەیی بەجێ بهێڵە، هەر کە دایکم و خوشکەکەم خەوتن. دێم بۆ لات. نازانم باوەڕەکەن یان نا، زۆر بە دڵڕەقییەوە پاڵێکم پێوە نا بۆ دوا و یەکسەر ژوورەکەیم بەجێهێشت. پاش ماوەیەک بیستم کە لەگەڵ کابرایەکی ئەڵمانی قەڵەوی شەست ساڵەدا کە پیشەی مەشقپێکردنی سەگ بوو، هەڵاتووە و ڕدووکەوتووە. ڕاستییەکەی ئەوەندە بەسەزمان نەبووم وەکو ڕەنگە تێی بگەن. لەگەڵ کوڕوکاڵی ئەندامی تیپەکەدا لە هیچ جۆرە سەروەرییەکی گەنجانە و، هەڵانانەوە و کەیف و سەفایەک تەقسیریمان نەدەکرد. شەوێکیان پاش ئەوەی سەری خۆم لە مەیخانەیەک گەرم کرد، لەگەڵ کابرایەکی بۆکسەردا بوو، بە شەڕمان خەڵک و خوا و پۆلیس ناوبژیان کردین و لێکیان کردینەوە، کابرا لە پۆپەی تووڕەییدا پەنجەیەکی لێم ڕاوەشاند و وتی، با لە دوو توێی نانێکی گەرمدا بۆت بمێنێت. لە ئوتێل چاومان بەیەک کەوێتەوە ئەدبینمەوە دیار بوو ئەویش لە هەمان ئوتێلە ژیە دوایی بۆم دەرکەوت کە لەو ژوورەدا دەژیا کە لە سەروو ژوورەکەی منەوە بوو سعات چواری بەیانی کە هێشتا خەیاڵ بەری نەدابووم بۆی سەرکەوتم و دام لە دەرگا دەرگای کردەوە و وەکو ئەویش چاوە ڕێ بوو بێ یەکسەر وتی فەرموو فەرمووەرە ژوورەوە و پێڵاوەکانێ داکەنە تا کەس گوێی لە تەپ و تۆپمان نەبێ هەر کەسە بە پەلە مەچەکی لێ هەڵکرد و ڕووبەڕووی یەک وەستاین و کەوتینە گیانی یەکتر کوێژانەکە درۆم نەکردبێ لەوانەیە زیاتر لە پەنجا بۆکسی کێشابێ بە چەناگەمە بەڵام بێهودە هەڵوێستەیەکی کرد و نەمهێشت قسە بکا یەکسەر بە تیزەوە پێم وت های تڕحێو وامزانی بە یەک بۆکس دەتوانی هەرەس بەم ئوتێلە بێنی. کابرای تاین وەکو ئەم قسەیە گولەیەک بێ و گۆی دڵی پێکا بێ هەراسانی لێ هەڵسا و چاوی پڕیە تەوقی سەری و وەکو شێتی لێ هات دیوارەکە یایە بەر قۆچ ئەدوت گایە کە و هاج بووە زانیم ئەمە هەر بەم جۆرە ناڕۆ ئەوەندەی پێناچێ ڕوو دەکاتەوە من و لەوانەیە ئەم جارە خەڵاسم کا. هەتا بۆم کرا تێم سرەوان. دەدوت لە کورتا نەدەم. مستە کۆڵەکانم ئەوەندە بەهێز نەبوون کە پەکی بخەن. لە ناکاوێکە لاونی و بۆم وەرسوڕا و یەک دانەی کێشا بە ناو دەمدا کە لەگەڵ یا هەستم بەوە کرد کە دانم لە دەما نەما. ئەمەم بەس بوو چونکە بە تەواوی لە کار کەوتم وتم برام بەس نامەوێ نامەوێ دانەکانم هەمووی هەراوێنێتە ناو دەم. وەکو هەموو پاڵەوانێکی ڕەسەن دەستی کردە ملم و بەخۆیەوە گوشیمی ئنجا ڕوە و ئاوێنەی ژوورەکەی ملی نا تا سەیری سەر و ڕووی خۆی بکە دەم و چاویم هەمووی کردبوو بە دێرا و دەستی خۆشم هەردووکیان ئاوسابوون و پڕیشکە خوێن بە دیوار و بنمیچ و پەردەکانەوە بوون. بەڵام چۆن گەیشت بۆ ئەو جێیانە ئەمەیان نازانم خوێنی دەمم نەدەوەستایەوە شەو پاش خەوتن خوێن بەلا لەغاومە هاتووە خوارەوە بەلا ملمدا ڕێچکەی کردم و بەیانی زوو کابرای بۆی ئوتێلەکە کە هاتە ژوورەوە یەکسەر قیژاندی وای زانی خۆم کوشتووە لەو کاتەوە ببڕای ببڕ هەرگیز شەڕم لەگەڵ هیچ بەشەرێکە نەکرد پاش تەواوکردنی ماوەی بەکرێگرتنی تیپەکەمان گەڕاینەوە ئینگلتەرا. بەڵام فەڕەنسا لە کوێ و ئینگلتەرە لە کوێ؟ ساڵێک دەبوو هێتیم نەبینیبوو. تازە لە نەخۆشیش هەستابووم و شەوێکیان خولیا بەرەو ماڵیان لە شەقامی کیمبەروێڵ کێشامی. بەڵام کە گەیشتمە بەر دەرگا سەیر دەکەم لە سەری نووسرابوو بۆ کرێ. ملم نا بەو شەقامە نەدا بێ ئەوەی خۆشم من بۆ کوێ دەچم. لە ناکاوە تارماییەک لەو بەری جادەکەوە دەرکەوت و ڕووی کردە من. کە پەڕییەوە و لێم نزیک بووەوە، سەیر دەکەم هێتییە. یەکسەر وتی. چارلی، ئەوە بەم شەوە درەنگە چی ئەکەی لەم ناوە؟ هاتم بۆ لای تۆ. زەردەخەنەیەکی کرد و وتی. باشە، ئەی بۆ وات لێ هاتووە؟ خۆ ڕەنگت بە ڕووەوە نەماوە. پێم وت تازە لە سووکە نەخۆشییە کەڵساومەتەوە. لە تەمەندا. چووبووە حەڤدە ساڵییەوە بە تەواوی پێگەیشتبوو. شیرین بووبوو. جلەکانی لەبەردا بووبوون بە نەخش. لێم پرسی. ئەی باشە تۆ لەم ناوە چییەکەی؟ وتی. لای برادەرێک بووم و ئێسا ئەچمەوە بۆ ماڵی کاکم. حەزەکەی تا ئەوێ بەیەکەوە پیاسە بکەین؟ لە خوامە ویست. لە ڕێگە پێیوتم کەوا خوشکەکەی شووی بە کابرایەکی دەوڵەمەندی ئەمریکایی کردووە و ئێستا ئەوان هەموو پێکەوە لە شاری نیس دەژین و خۆشی سبەینێ لەندەن بەرەو ئەوێ بەجێ دێڵێ بەڵێ گەیشتینە ماڵی براکەی و پاش ماوەیەک دانس ساز کرا لەگەڵ براکەیدا دەستی یەکیان گرت و کەوتنە سەماکردن ئێستاش تێناگەم بۆچی هەستم کرد بەوەی کە نەختە نەختە دڵمی لێ دەبێزرێ. لە دەستی براکەیدا زیاتر لە ژنێکی عیشوەگەر دەچوو، نەک کچۆڵەیەکی پاکی بێگەرد. دڵم بەرە بەرە سارد بووەوە و هەستم بەوە دەکرد کە بەلامەوە لەگەڵ هەر ئافرەتێکی تردا هیچ جیاوازییەکی نییە. کە هەستام، هات بەڕێم بخات. ماوەیەک پێکەوە ڕۆیشتین. دەبێ زۆر بە خەمبارییەوە باسی ئەوەم کردبێ کە لەوانەیە ژیانێکی خۆشی و بەختەوەرانە بەرێتە سەر، بۆیە ڕووی تێم کرد و وتی. چارلی گیان بۆ ئەوەندە غەمبارانە ئەدوێی؟ ئەزانی قوڕگم پڕ بووە لە گریان؟ ئەو شەوە لە ماڵیشەوە هەستم بە سەرکەوتنێک دەکرد، چونکە دیار بوو خەمبارییەکەم کاری تێکردبوو بەو جۆرە شەخسیەتی خۆم نواند. ئەلف ڕیڤز ناوێک بەڕێوەبەری لقی ئەمریکای کۆمپانیاکەی کارنۆ بوو، ئەم لەم کاتەیا گەڕایەوە ئینگلتەرە و بیستم کەوا لە کۆمیدیستێک دەگەڕێ کە لەگەڵ خۆیدا بیبا بۆ ئەمریکا. بەر لەوە. ڕۆژێکیان کارنۆ هەندێ چاوەڕاوی لەگەڵم داکرد لەسەر ئەوەی داوای زیادکردنی هەفتانەکەم کردبوو ئەو دەیوت گوایە دەورەکانم بە باشی نابینم و خەڵک لێم ڕازی نین منیش چونکە دڵنیابووم لەوەی کەواقع بە پێچەوانەی قسەکانی ئەوەوەیە ئەوەندە گوێم لە قسەکانی نەگرت و پێم لەسەر داواکەم داگرت کابرا ناچار بوو هەفتانەکەم بکا بە شەش پاوەن. دەمێک بوو خەیاڵی گەشتێکی ئەمەریکام لە مێشکدا بوو، نەک تەنها بە بەستی گەشت و گوزارکردن، بەڵکو بە هیوای ئاسۆیەکی نوێ و کاری باشتر. سکێچێکمان لە بێرمێنگهام پیشان دەدا و من تێیدا دەورێکی سەرەکیم دەبینی. خوای من و تۆ کردی میستەر ڕیڤز هات بۆ بینینی سکێچەکە. هەرچی هونەرێک کە لە گیانمدا هەبوو کۆم کردەوە تا لە شەوی هاتنی ئەودا دەری بخەم. دیار بوو نیشانم پێکابوو، چونکە زانیم کە ڕیڤز لە تەلەگرافێکدا بۆ کارنۆ وتویەتی، ئەوە کۆمیدیستی خۆمم دۆزییەوە. بەڵام کارنۆ تەمای شتی تری پێم هەبوو، دڵم هەر لە مەراق و مەقۆ مەقۆدا بوو. لەم کاتەیا پێشنیازی پیشاندانی سکێچێکی کرد کە بابەتەکەی بریتی بوو لە گاڵتەکردن بە ڕێکخراوێکی نهێنی. بە بیروڕای ئەو چونکە ئەمریکا پڕ بوو لە ڕێکخراوی نهێنی، پیشاندانی ئەو سکێچە لەوێ سەرکەوتنێکی چاک وەدەست دەهێنێ و باشترین کەس بۆ دەوری کۆمیدیستی سەرەکی لە سکێچەکەدا من بووم. ئۆخەی! ئەمە وەکوو ئەو وایە بۆ خۆت بە کاوی دڵ لە سێبەرێکا لێی ڕاکشێی و لە ئاسمانەوە هێلکەیەکی ئاڵتوونت بۆ بکەوێتە خوارەوە.